لە زنجیرەباسێکدا لەسەر ڕێز و پلە و پایەی ئافرەت لە ئایینی ئیسلامدا پشتیوان بە زاتی خوای پەروەردگار و بەویستی ئەو ئەمڕۆ لە ئەڵقەی سێیەمی ئەو زنجیرە باسەدا تەواوکەری وتارەکەی ڕابردوو بۆ جەنابتان و مسلمانان ئینشا ئەڵڵا باس دەکەم کە ڕێزی دایکە لە ئایینی پیرۆزی ئیسلامدا ئەڵقەی یەکەم باسی ڕێزی ژنمان کرد وەکو ئافرەتێک کە خێزانی پیاوە و ژنی ماڵە ئەڵقەی دووەم باسی ڕێزی دایک کە ئێمەی هێناوەتە بوون ئەڵقەی سێمیش کە وتاری ئەمڕۆیە پشتیوان بەخوای گەورە ئینشاء الله تەواوکەری وتاری ڕابردووە لەبەرەوەی باسی دایک ئەوەندە گەورەیە بە وتارێک تەواو نابێ و موناسەبەتێکیش لە گۆڕێ بوو کە هیچ دەزگایەکی ڕاگەیاندن ئاوڕی لێ نەدایەوە ئەویش ڕۆژێکی جیهانییە کە بیست و یەکی سێ کە ڕۆژی نەورۆزە دەکاتە ڕۆژی جیهانی دایک لە عالەمدا هەموو ئەو ڕێکخراوانەی ساڵ دوانزەی مانگ دەهۆڵ بۆ مافی ئافرەت دەکوتن گوێم لێ نەبوو بە بەیانێکیش یادی ئەو ڕۆژە بکەنەوە بۆیە بۆمان دەرکەوت ئەوانەی کە لافی مافی ئافرەت و دیفاع لە ئافرەت لێدەدەن تەنها ڕابواردنی ئافرەتیان دەوێ تەنها باسی کۆمەڵە کچۆڵەیەکی تازە پێگەیشتوو دەکەن ئەینا لە ئافرەتە کێ هەیە لە دایک گەورەتر بێ دایک نیوەی کۆمەڵە و دایکی نیوەکەی تریشیەتی ئەی بۆ تەلەفیزۆنێک باسی نەکرد کەواتە بزانن ئەی میللەت ئەمە هەموو درۆ و دەلەسەیە ئەمڕۆ خەڵک کاسپی کەم بووە زەوی و زرعات و فەلاحەت و مەڕداری نەماوە هەر یەکە بە شتێکەوە ناو دەخو نان دەخوا کاسپیەکە بۆتە حیزبایەتی کردن هەر یەکە جەماعەتی لە خۆی کۆ دەکاتەوە و کاسپی بەسەری ئەو میلەتەوە دەکا هەیە بە ناوی ئافرەتەوە نان دەخوا سمێڵ بابڕی وایە باسی مافی ئافرەت دەکا ئەڵی نازانیمە ژنە پیاوە چییە ئەی بۆ باسی دایک ناکەی بۆیە هەر مینبەری ئەم مزگەوتانە ماوە کە حەقی خوای تێدا بوترێ کە فێڵی ئەو میلەتەی لێ نەکرێ کەم فێڵیش لە میلەت نەکا لەبەر ئەوە باسی دایک بۆ جەنابتان دەکەم و دەچمە خزمەت پێغەمبەر صلی الله عليه وسلم لقد كان لكم في رسول الله أسوة حسنة بەڕاستی لە پێغەمبەری خوادا باشترین پێشەنگ و مامۆستایەتی هەیە ئەگەر دەتەوێ چاوگلێکەرێکت هەبێ و چاوی لێ بکەی خوا دەفەرمێت چاو لە محمد المصطفی بکە صلی الله عليه وسلم پێغەمبەری خوا صلی الله عليه وسلم حکمەتی خوای وابوو لە باوەشی چەند ئافرەتێکا پەروەردە بوو تەمەنی شەش ساڵان بوو کاتێک کە دایکی وەفاتی کرد بردبووی بۆ سەفەر بۆ ماڵی خاڵوانی بۆ مەدینە وەکو ئەوەی خوای پەروەردگار بفەرمێ ڕۆژێ قەبرەکەی خۆل لەم مەدینە دەبێ لە گەڕانەوەدا لە ئەبوا کەوا شوێنەکە لە بینی شاری مەکە و مەدینە بەڵام لە مەدینە نزیکترە لەو کاتەدا ئامینە خاتون نەخۆش کەوت و بیابان و چۆڵەوانیەک هەرچی بەشەرە لێی نیە سبحان الله پێغەمبەری خوا تەمەنی شەش ساڵانە و فامی کردوێتەوە هەر زووتر لە منداڵانی تر بیری تیشتر بوو زۆر دایکی خۆشدەویست و نازی بێباوکیشی بەسەرا دەکرد ئا لەو کاتەدا یەک ئافرەتیان لەگەڵدا بوو ناوی ئوممو ئەیمەن بوو خزمەتکاری ماڵی ئامینە بوو دەمێک زەمان بوو لەلای ئەوان مابەوە خەڵکی وڵاتی حەبەشە بوو لەبەر هەژاری و بێکەسی و نەداری لە ماڵی عەبدوڵڵادا جێگیر بوو بوو ئافرەتێکی زۆر دەست پاک و داوێن پاک و بەوەفا بوو ئەو ئافرەتە لەسەر سەری ئامینە بوو لەسەر باوەشی ئەو ئافرەتە بەسەزمانە ئامینە خاتون کۆچی دوایی کرد ئەو ئافرەتە بە دەست لمی بیابانی بۆ هەڵدڕی حەتا ئەژنۆیە قۆڵی کرد و جەستەکەیان تێکرد و گڵەکەیان بەسەرا کردەوە هیچ کەسێک لایان نەبوو پێغەمبەری خوا صلی سەلەم ئاخر لەحزەکانی ڕوح دەرچوونی دایکی بەردەوام لەبەر چاو بوو لەو کاتەدا زۆر بۆ دایکی گریا زۆر بۆی مەحزوم بوو ئەما ئافرەتە بۆ وەفای ئوم و ئەیمەن لە باوەشی گرت و هێنایەوە بۆ ماڵی باپیری و تەسلیمی عەبدولموتەلیبی کردەوە بۆ خۆشی هەر زۆر وریای دەبوو ئا لەو کاتەدا پەنجا و پێنج ساڵ بەسەر ئەم ڕووداوەدا تێپەڕیوە واتە پێغەمبەری خوا صلی الله ئەوەندە لە باوەشی دایکیان نەمایەوە ئەوەندە ناز و سۆزی دایکایەتی بەداخەوە پێ نەبەخشرا کە حکمەتی خوای وابوو بۆ ئەوەی ئەو منداڵانەی کەوا بێدایک دەکەون دڵیان بەخۆیان نەمێنێ و ئەوە پێشتۆیە کە پێغەمبەری خوا صلی الله ئەو کارە ساتە گەورەی بەسەر هاتووە پێغەمبەر پێشڕەوە بۆ هەموو چینێک هەر چینە تۆ لە کۆمەڵگادا دەیبینی پێغەمبەری خوا لەوەشە بەری کەوتووە ئەو مناڵە چاوگەشانەی کەوا بێدایکیان بەسەرا دێ ئەوە پێغەمبەری خوا مامۆستا و چاوساغیانە و خوا دەرگای خێریش لەوان دەکاتەوە ئا لەو کاتەدا سبحان الله پەنجا و پێنج ساڵی ڕێک تێپەڕی کردو بەسەر ئەم ڕووداوەدا ڕۆژێکی گەورەی لە مێژووی ئیسلامدا تۆمار کرد فەتحی مەککە پێغەمبەری خوا صلی سەلەم لەو کاتە سامناکەدا کە جیهان ئاڵوگۆڕی بەسەرا دەهات بە فەتحی مەکە ئیسلام پێی دەنایە قۆناغێکی نوێوە قۆناغی هێز و بەرەکەت و حەرەکەت و هیمەت ئالەو کەتەدا پێغەمبەری خوا صلی سەلەم بیری دایکی کردەوە کە ڕۆیشتن بەوێدا فەرمووی جێشەکە لا بدەن و دەسمە سەر گۆڕی دایکم ئەوە گۆڕی دایکمە من بە ئێوە دەڵێم چێ هەیە دوای پەنجا و پێنج ساڵ گۆڕی دایکی خۆی بزانە لە ئێوە بەخوا نایزانێ چێ کام سەرکردە لە جیهاندا کە دیفاع لە مافی ژن دەکا کە گەورەترینی ژن دایکە دوای پەنجا و پێنج ساڵ قەبری دایکی بزانێتەوە پێغەمبەری خوا چوو لە سەری دانیشت ئەبوو هوڕێڕە دەفەرمێ لە خزمەتی دابووین پێغەمبەر ئەوەندە گریا بۆ دایکی ئەوەندە گریا هەرچی سەحابە بوو دەستی کرد بە گریان ئەمە ڕێزی پێغەمبەری خوایە ئەوە وەفای پێغەمبەری خوایە صلی الله علیه وسلم بۆ دایکی بۆیە دایکی دووەمی دەست پێ دەکا دایکی دووەمی ئەو ئافرەتە بوو کەوا شیری لێ خوارد دایەنەکەی دایکە شیریەکەی خاتو حەلیمەی سعدیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دوای لە شیر بڕانەوەی هاتەوە بۆ لای دایکی و لە دایکە شیریەکەی دابڕا زەمەنی پەیوەندیکردن وەک ئێستا نەبوو بیابان و گرانی و نەبوونی و دەست قڵیشاوی و مەڕداری و حشترەوانی حەلیمەی دوور خستەوە و پێغەمبەری خوا صلی سەلەم بە هەتیوی جوان لە دوای هەتیوی ئەوەندە ناڕەحەت بوو نەیتوانی پەیوەندی بە دایکە شیرەکەی بکاتەوە حەلیمە تا دووبارە لە فەتحی مەککەدا لەو ڕۆژەدا کە گەورە سەرکردەکانی دنیادا هاتنە خزمەتی لەو کاتەدا ئافرەتێک هات ئافرەتێکی شڕۆڵ بێ جل و بەرگ دەست قڵیشاو پێڵاو دڕاو هات و لە دوورەوە دەرکەوت پرچەکانی هەمووی سپی وەکو کلۆی بەفر هات و سەلامی کرد و وتی تۆ محەممەد المستەفای وتی بەڵێ تۆ محەممەدی ئەمینی فەرمووی بەڵێ وتی نامناسی وتی وەڵڵاهی نازانم نایەتە خەیاڵم وتی من حەلیمەی سەعدیەم ئەی محەممەد من ئەو ئافرەتەم ها شیرم دایتێ تۆ لە باوەشی منا گۆش کرای دەفەمێ کە پیان سڵ سەلم ئەوەی بیست باوەشی پیا کرد و دەستیان کردە ملی یەکتر پێغەمبەر دەیان جار ماچی کرد دەفەرموو ئای دایکە گیان ئای دایکە گیان یەخوا بەخێر بێ ئای کە بیرم دەکردی ئای نەمزانی چی لێ بەسەر هات پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم جارشکە هەستایەوە و عەبای موبارەک و جبەی پیرۆزی دانا و بۆی ڕاخست و بۆ خۆی لەسەر گڵەکە دانیشت ئەوەندە ڕێزی لێگرت ئەوەی لە یارمەتی و توانایدا بوو یارمەتی دا و زۆر بە قەدر و حرمەت بوو لەگەڵی تەنها شیری لەم ئافرەتە خواردبوو تەنها شیری لێ خوارد بوو ئەوەندە وەفادار بوو بۆی ئافرەتی سێم کە دایکی پێغەمبەر صلی اللە علیه و سلم دیسان جارێکی تر ئەو ئوم ئەیمەنە بوو کە عەرزی جەنابتانم کرد کە ئامینە وەفاتی کرد بە باوەشی خۆی هەنایەوە بۆ شاری مەکە بۆ لای باپیری ناوی بەڕەکەی کچی سەعلەبە بوو پێیان دەوت ئوم ئەیمەن ئەم ئوم ئەیمەنە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەیفەرموو ئەم ئوم ئەیمەنە بێکەس نییە چونکە خەڵک دەیانگوت کەس نازانێ خۆی ئەڵێ باوکم ناوی سەعلەبە بووە نازانن عشیرەتی کێیە قەومی کێیە کاتی خۆی لە حەبەشەوە هاتووە بەسە زمانە بێ کەس و بێدەر پێغەمبەری خوا فەرمووی وا مەڵێن ئوم ئەیمەن ئومی بەعدە ئومی ئوم ئەیمەن دایکمە لە دوای دایکم ئەوە دایکی منە دایکی من چونکە بە باوەشی خۆی منی هەڵگرت زۆر خزمەتی کردم زۆر بۆم بە پەرۆش بوو ئەو کاتانەی دایکم کۆچی دوایی کرد ئەگەر باوەشی ئەو نەبووە من سەرگەردان دەبووم نازی دایکایەتی جارشکە پێ بەخشیمەوە ئوم و ئەیمەن دایکمە لە دوای دایکم کەواتە دروستە لە شەرعا بە ئافرەتێک بڵێی دایە کە ڕۆژێ لە باوەشیا پەروەردە کرابی دەفەرمێ نازی دایکایەتی بەسەرا دەکرد نازی دایکایەتی بەسەر پێغەمبەرا دەکرد ئەم ئافرەتە بەڕێزە ئوم ئەیمەن ئەنەس دەفەرمێت چوین ڕۆژە سەردانمان کرد پێغەمبەری خوا دایمە سەردانی دەکرد دەفەرمێت کە چوین سەردانمان کرد ئاوی هێنا لە گۆزەیەک و ئاوەکەی جێرا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی ناخۆمەوە جا ئایا یان تینووی نەبووە یان بەڕۆژووی سوننەت بووە وتی ناخۆیتەوە لە گۆزەی لە ئاوی گۆزەی دایکت ئاو ناخۆیتەوە دەی بخۆوە خێرا بخۆوە دەفەرمێ پیامبر صلی الله علیه و سەر پەرداخەکەی و جامەکەی لە دۆزگرت و ئاوەکەی خواردەوە یعنی وەکو دایکێک نازی بەسەر پیامبر صلی الله علیه و دەکرد پیغمبر قسەی بۆ نەدەشکەندرا و بەردەوام کە دەچوو بۆ غەزاکان ئەو ئافرەتەی گوت بەخوا ئەی محەممەد بەبێ تۆ ناژیم ئەبێ هەر لەگەڵ تابم وەکو دایکێک بە شوێنێ بوو پیغمبری خوا زۆر ڕێزی لێ دەگرت چوارەم ئافرەت کە لە ژیانی پێغەمبەرە ڕۆڵی دایکایەتی بینی ناوی فاتیمەی کچی ئەسەد بوو کە کاتێک پێغەمبەری خوا صلی الله علیه وسلم باپیرەی کۆچی دوایی کرد چۆ ماڵی مامی لە ماڵی مامی بەخێوکرا تەمەنی هەشت ساڵان بوو ئا لەو کاتەدا ئامۆژنی زۆر بۆی باش بوو ئەم فاتیمەی کچی ئەسەد ئامۆژنی نەیدەهێشت نازی بێنازی بێدایکایەتی پێوە دیار بێ زۆر حرمەتی دەگر زۆر بۆی بەڕێز بوو کاتێک کە فاتیمە وەفاتی کرد پێغەمبەری خوا صلی الله علیه وسلم چوو بۆ شاری مدینە و فاتیمە الحمدلله مسلمان بوو مامی بە کافری بەداخەوە مرد بەڵام ئەم ئامۆژنەی ئیمانی پێهێنا و لەگەڵ پێغەمبەرا کۆچی کرد بۆ شاری مدینە کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم خەبەریان دایە وتیان جەڵدە لێی دا و فاتیمەی کچی ئەسەد وەفاتی کرد لە کوتوپڕا پێغەمبەر فەرمووی قومو الی امی هەستن پەلە بکەن با بڕۆین بۆ لای دایکم ئەویشی بە دایک ناو دەبەر قومو الی امی نەیفەرموو بۆ لای ئامۆژنم با بڕۆین بۆ لای دایکم چونکە من لە باوەشی ئەویشا زۆر پەروەردە کرام لە هەشت ساڵیەوە گەیشتمە لای ئەو دەفەرمێ کاتێ جەنازەکەی شۆرا نوێژی لەسەر کرد و دارە مەیتەکە پێغەمبەری خوا هەرچەند تەکلیفیان لەکرد ئەی پێغەمبەری خوا ئێمە لە خزمەتان فەرمووی ئەبێ بە شانی خۆم مەیتی دایکم هەڵگرم چۆ ژێر دارە مەیتەکەوە و بە شانی پیرۆزی بردی بۆ گۆڕستان کام سەرکردە هەیە لە جیهاندا بۆ دایکی خۆی کە لێی لە دایک بووە ئاوا دڵسۆز بێ بەخوا نییە هەمووی هەر قسەیە هەمووی درۆ و دەلەسەیە بەڵام پێغەمبەری خوا چۆ ژێر دارە مەیتەکەوە ئەمجا دەفەرمێ فەرمووی کراسەکەمی تێوە باڵێنن لە سەر و کفنەکەیەوە عبای پیرۆز و جبەی مبارەکی کە لەو گرانیەدا لەو بێجل و بەرگەدا دای کەند و لەگەڵ کفنەکە تیانەوە پێچا پاشان فەرمووی مەیخەنە قەبرەکەەوە جارێ با بچمە ناو قەبرەکەەوە چوو لە ناو قەبرەکەدا ڕاکشا ماوەیەکی زۆر مایەوە و زۆر قورآانی تێدا خوێن ئەمجا هاتە دەرەوە فەرمووی ئەمجا تەسلیم بە خاشی کەن دوای ئەوە لەسەر قەبرەکە وەستاوە فەرمووی اللهم اغفر لأمی فاطمة بنت أسد خوایە لە دایکم فاتیمەی کچی ئەسەد خۆش بە خوایە لەم دایکم خۆش بە خوایە ڕەحمی پێ بکە خوایە بەزەیت پێیدا بێتەوە بەدەم فرمێسک ڕشتنەوە دوعای بۆ ئەو دایکەشی دەکرد کە ئامۆژنی بوو ئا لەو کاتەدا پێغەمبەری خوا صلی سەلەم سەحابەیەک عەرزی کرد ئەی پێغەمبەری خوا ئەمەی بۆ ئەم ئافرەتەت کرد بۆ کەس نەکرا عەبای موبارەکت وا بێ جل و بەرگ کەوتی و لە کفنەکەتەوە پێچا چووی لەناو قەبرەکەی ڕاک شای پێشتر وا نەکردبوو فەرمووی ئاخر دەزانن ئەم ئافرەتە کێیە إن هذه المرأة كانت بمنزلة أم التي ولدتني وەڵاهی ئەم ئافرەتە دایکم بوو لە دوای وەفاتی دایکم لە شوێنی ئەو دایکم بوو کە بە ژانی لەدایک بوونەوە منی هێنایە بوون بەقەدەر دایکم بۆم دڵسۆز و باش بوو ئیتر چۆن وەفادار نەبم وتیان ئەی ئەوە هیچ سوودی پێدەگەیەنێ فەمووی بە ئومێدی ڕەحمەتی خوام لەبەر حرمەتی من کە خاتەمی پێغەمبەرانم و جلوبەرگی منی لەبەر کرا ئاگری دۆزەخ بەر ئەو لاشەی نەکەوێ ئەڵا لەو فەزیلەتە جبەی پێغەمبەری لەبەر کرا وەڵاهی ئاگر بەر لاشی فاتیمەی کچی ئەسەد ناکەوێ فەمووی چوشمە قەبرەکەیەوە ڕاکشام و لە خوا پاڕامەوە وتم خوایە خوایە حرمەتی من زۆر گرتووە و کەلامی خۆت کە قورئانە و ئاخر کتێبی ئاسمانیە بۆ من نازڵ کردووە خوایە ئەم قەبرە هیچ ئازارێکی ئەم دایکەم نەدا لەناو قەبرەکە ئاراکشان بۆی قەبر بۆی نایەتەوە و لە زەجەی قەبر ڕزگاری ببێ پاشان پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لەسەر قەبرەکەی فۆستا و دوای دوعای خێری زۆر فەرمووی یا ربی هەزار ڕەحمەت لێ بێ دایە گیان هەزار ڕەحمەت لێ بێ دایکە فاتیمەم بەڕاستی ڕۆژگارێک تۆ خۆت برسی دەکرد واللهی ئاگام لێ بوو پاروەنانێک بوو بۆ خۆت نەدەخواردت خاستت دەمی منەوە واللهی بۆ خۆت جلوبەرگت بۆ خۆت دڕاو بوو قوماشێک دەکڕدرا بۆ منت دەکرد بە کراس و بۆ خۆت بە جلی شڕەوە دادادنیشتی یا ڕبی خوایە ئەمەشت هەمووی لە پێناوی تۆ داکرد فاتیمە یا ڕبی خوایە لێی خۆش بی پێغەمبەری خوا زۆر بۆی بەپەرۆش بوو زۆر فرمێسکی موبارەکی بۆ باراند ئافرین بۆ ئەو ئامۆژنانەی کاتێک کە مناڵێک دەکەوێتە لایان وەکو فاتیمەی کچی ئەسەد دەبن ئافەرین بۆ ئەو ڕۆڵانەی کاتێک کە ئامۆژنیان یان ئافرەتێک بەخێویان دەکا دوایی سپڵە و پێنەزان دەرناچن ئەڵێن ئەوەش دایکمانە ئەوە دایکمانە کە ئێمەی ئاوا بەخێو کرد ئەمە ڕێزی دایکە لە ئیسلامدا بەڵام لە وڵاتانی ئەوروپیدا لە وڵاتانێک کە ئێمە زۆر پێیان معجبین بەداخەوە من ناڵم بە تەکنەلۆژیایان معجب نەبین ناڵم بە ئامێرە پێشکەوتوەکانیان نەهێنینە وڵات ئەوە جێگەی دەستخۆشی لەوانە و ئێمە سول لە علم و معرفەتیان وەربگرین بەڵام ئێمە معجبین بە ئەخلاقیاتیان لە کاتێکا لە ساڵێکا یەک ڕۆژ بۆ دایک دانراوە بیست و یەکی سێ دایک کە پیر بوو فڕی دەدەنە لانەی بە ساڵاچوانەوە کابرا ئەو پەڕی کۆمەڵە معاشی هەیە لە سەتا یەکی لێ دەگێڕنەوە حکومەت دایکەکەی بەخێو دەکەن ساڵی یەک ڕۆژ ئەویش ئەگە ئەولادەکە زۆر ساڵح بێ ئەگە کوڕ و کچەکە دایکی بوێ ئەگە بزانێت دایکی بە حەڵاڵی بوویەتی ساڵی یەک ڕۆژ دەچێت لە خانەی بە ساڵە چۆن گولێکی گۆشی پلاستیکی دەداتێ و زەردەخەنەیەکی بۆ دەکاو دەڵێت جەژنی دایکت پیرۆز بێ حتا ساڵێشکە جارشکە نایبینێتەوە ئەگەر لەو ساڵەدا بمرێت شارەوانی لاشەکەی دەنێژێ و ئێستاش نازانە قەبری دایکی لەکوێیە بەڵام لە وڵاتی ئێمە ئەم قەدر و حرمەتە لە ئاینی ئیسلامدا هەیە بۆیە غەربیەکان کاتێک کە دەبینن ئێمە چەند ڕێزی دایک دەگرین وەڵڵاهی ئەگەر لەم دینە تێبگەن بەڕاستی زۆربەیان مسڵمان دەبن کوڕە گەنجێکی مسلمان بۆمان دەژێڕێتەوە دەفەرمێ بۆ خوێندن چوومە وڵاتی رووسیا لە زانکۆی مۆسکۆ وەرگیرام ئا لەو زانکۆیەدا کە دەستم کرد بە خوێندن سەرەتا زۆر غەریب بووم وەڵاهی لە هەموو غەریبیەک غەریبتری دینی ئیسلامم دەکرد گوێم لە بانگ نەبوو ئای چەند خۆش بوو لە وڵاتی خۆمان گوێم لە بانگی محەممەد دەبوو ئای چەند خۆش بوو ڕۆژانی جمعە دەچوومە وتاری جمعە و کۆمەڵێ وشەی گەوهەرین و نایابم دەبیست کە گەیشتمەوێ بڕوا بکە ئەوان ئێمە ڕاهاتوین لەگەڵ ئەم دینە ئەینا گەورەترین بەختەوەریە ڕۆژی جمعە گەورەترین بەختەوەریە سەڵا و بانگی محەممەدی مستەفا صلی الله عليه وسلم ئەڵێ زۆر هەستم بە دڵتەنگی دەکرد دوای ئەوەی باشی شەش مانگێک زمانەکە فێر بووم تۆزێ باش بووم زمانی ڕووسی بە تەواوەتی فێر بووم ڕۆژێکیان بۆ بازاڕ دەچووم بە غەمباری و دڵتەنگی و غەریبی دوور لە باوک و دایک و وڵات و نیشتیمان و دین و ئیمان و ئەخلاق کە هیچم لێ بە چاوی خۆم نەدەبینی زۆر هەستم بە دڵتەنگی دەکرد بەڵام بۆ خوێندنەکەشم ناچار لەوێ وەرگیرا بووم لە عەشرەوائیلی وڵاتە موسڵمانەکە بووم ئا لەو کاتەدا کە بە بازاڕا دەڕۆیشتم ئافرەتێک سەرنجی ڕاکێشام پیرێژنێک بە گۆچان دەڕۆیشت و پشتی چەمابەوە دوو عەلاقش بە دەستەکەی تریەوە بوو کەس ئاوڕی لێ نەدەدایەوە لەو وڵاتانە بەبێ بەرامبەر کەس ئاوڕ لە کەس ناداتەوە مام حاجێک بۆی جەڕامەوە کە چوو بۆ ئەڵمانیا ساڵی ڕابردوو وتی وەڵاهی پیرێژنێک دەستی کەوتبووە ژێر جەگی سارە کە ئێوە کاتێک کەوا سارەکەی پەنچەر بوو جەگی لێدا بوو ئەو هەموو خەڵکە بەلایدا تێدەپەڕین زەلامێک ئاوڕی لێ نەدەدایەوە تەنها ئەوەی کەوا خێرەمەند بوو دەیگوت پەیوەندی بە پۆلیسەوە بکە پۆلیسی فریاکەوتن بێ فریاکەی وەکو بۆ خۆی ئەو دەستەی نەبێ جەگە لابە ئەڵێ من داوام لەو کوڕەکە کە خزممان بوو لەوێ وتم تخوا ڕایگرە یارمەتی بدەم کوتی مام حاجی ئێرە کوردستان نییە یارمەتی چێ دەدەی ئەو پڕیوا زۆر دڵسۆزبی پەیوەندی بە پۆلیسی فریاکەوتنەوە بکەی ئەنا ئیشی تۆ نییە وتم لە سارەکە خۆم فڕێ دەدەم و خۆم بە ڕاناژی لەگەڵ ڕای نەگری ڕام گرت و جەگەکەمان لەسەر دەستی لابرد و وتی باشە تۆ چ کەسێکی تۆ چ ئینسانێکی وتم والله من پیاوێکی کوردم بە جل و بەرج و جامانەی کوردیەوە وتی کورد وتم بەڵێ ئەوە ئێمە کوردین و ئێمە میلەتێکین بە زەیمان هەیە دەڵێ ئیمێڵی ئەنتەرنێتەکەمانی وەرگر لەو کوڕی خزمم دواتر سە و پەنجا یۆرۆی بە دیاری بۆ ناردبووم وتبووی بەڕاستی ئەمە یەکەم جارە ببینم لە وڵاتێکی وەکو ئەڵمانیادا ئینسانێکی ئاوا بە بەزەیی هەبێ وتم بەداخەوە نەتتوانی باسی دینی ئیسلامی بۆ بکەی بڵێی من مسوڵمانم ئەوە دینەکەمە فێری ئەم ئەخلاقیاتەم دەکا ئەم کوڕە ڕوس ئەم کوڕە لە وڵاتی ڕوسیا ئەڵێ کە ئەو پیرێژنەم بینی بەزەیم پێدا هاتەوە ئەوی سەیری کردم کەسێ سەرنجی دەدا و بە چاوی بەزەی دەزانی کێ بەزەی پێدا دێتەوە هەر بە سەرنجی چاو وتی ڕۆڵە گیان دەتوانی ئەو عەلاگانەم لێ وەرگری و تۆزێ نزیکم کەیتەوە بەرەو ماڵ وتم بەسەر چاو من هەروا پیاسەیەک دەکەم عەلاگەکانم لێ وەرگرت و بەدەم ڕێگاوە کەوتینە قسە لە پارکێکا لاماندا پشتی زۆر ئازاری هەبوو وتی ناوت چییە وتم ناوم مستەفایە وتی خەڵکی شوێ وتم کوردستانی تورکیا کوردێکی تورکیم لە کوردستانی تورکیام ئا لەو کاتەدا دەڵێ وتی واللهی عەجیبە باشە تۆ چۆن زیاد لەو هەموو خەڵکە بە چاوی بە زەوە سەیری منت کرد وتم ئاخر من دینەکەم فێری کردم وتی کام دین وتم دینی ئیسلام دینی ڕاستگۆیی دینی دەستپاچی دینی سۆز و بەزەیی کە چاوم بە تۆ کەوت نامرتاح بووم دەروونم هەژا پیرێژنێکی وەک تۆ ئاوا بەو حاڵەوە بچێتە بازاڕ و ئیشی بازاڕ بکە وتی دەی واللهی با دانیشین دەڵێ دانیشتم و سەرنجم دا پارچە نانێک کەوتبوو لەوێ دوای ئەوەی کەسێ لەوێ خواردبووی لێی کەوتبوو پارچە نانەکەم هەڵگرتەوە ماچم کرد و لەسەر سەرم دانا لە مناڵیەوە دایکم فێری کردبووم کە ڕبێ ڕێزی پارچە نانێک بگرین و نەیەڵین لەسەر جادە بکەوێ هەڵم گرت و لە پەنایەکەوە دامنا وتم با چۆلەکەیەک دەعبایەک بیخوا بۆ خۆی وتی سەیرە ئەوە پارچە نان هەڵدەگریەوە وتم ئەوەش هەر دینەکەم فێری کردووم وتی دینی چی من نازام دین چییە وتم دینی ئیسلام دینێکە کە خاتەمی دینەکانە و خوای گەورە وتی خوا چێ وتم خوا ئەڵڵایە بۆ سەر پێغەمبەری ناردە وتی پێغەمبەر ناوی چێ وتم ناوی محەممەدە وتی ئەو پێغەمبەرەی ئێوە ئەو دینەی ئێوە بەزەی بە ئافرەتێکی وەکو من ئادێتەوە وتم بەڵێ چەند ئایەتی قورئانمان هەیە بە تایبەت بەس باسی ڕێزی دایک دەکا باسی ڕێزی دایک و باوک بە تایبەت باسی دایک دەکا زۆر ئایەتی بۆ خوێند دەڵێ ئەوەی کە لەبەرم بوو بۆم خوێندەوە وتم لە دینی ئێمەدا پێغەمبەری ئێمە صلی الله علیه وسلم کابرایەک هات وتی دەمەوێت لە پێناوی ئەو خوای گەورەدا جیهاد و تێکۆشان بکەم بە خوێنی خۆم خزمەتی دینی خوا بکەم پێغەمبەری خوا صلی الله علیه وسلم سەیری کرد و فەرمووی ئەلەکە والیدەتون دایکت ماوە وتم بەڵێ فەرمووی اذهب فألزمها فإن الجنة عند رجلها بڕۆ خزمەتی دایکت بکە بەهەش وا لە ماڵی خۆتا لەژێر قاچی دایکتا کەوتووە تۆ لە پێناوی خوادا خوێنی خۆت دەڕێژی بەهەشت لەژێر پێی دایکتایە لە ماڵی خۆتا بڕۆ لەژێر قاچیا بکەوە یارمەتی دایکت بدە دەڵێ وتی بەهەشت چییە وشەیەکی تازەیە وتم چۆن دوای هەموو شەوێک ڕۆژ دێ چۆن دوای هەموو شەوێک بەرە بەیان دێ چۆن دوای هەموو خەفەتێک خۆشی دێ دوای ئەم ناڕەحەتی ژیانی دنیاە کە تۆ ئەوا پێوەی دەناڵێنی بەهەشتێک هەیە کە حەتا هەتای بە بەختەوەری تێیا دەژی وتی واللهی منیش باسی ژیانی خۆتت بۆ بکەم وتم دڵم نەها لێت بپرسم ناوت چییە و چ کارەی ئەوە مافێکی خۆتە ئێمەی موسڵمان تەداخولی کارە شەخسیەکانی ئینسان ناکەین من بچووکترین یارمەتیەکم لە پێناوی خوا پێشکەش بە تۆ کردووە وتی ناوم ئەلینایە یەک کوڕم هەیە لەگەڵ بووکێکما وەڵی پێم دەڵێن دەچینە دەرەوە بۆ دائیرە و بۆ وەزیفە هەتا دێینەوە دەبێ ماڵەکە بشۆی گەسکی بدەی خواردن ئامادەکەی و ئیشی بازاڕیش بکەی ئەگەر ئەمانە نەکەی فڕێت دەدەینە خانەی بەساڵاچوانەوە بەڵام من هەرچۆنێ بێت چاوم لە کوڕەکەم بێ لە بووکەکەم بێ بە ئومێدی خوا پێم خۆشترە لەوەی کەوا لە خانەی بەساڵاچوانە بەبێ نازی بکەوم هەموو ئیشێکم پێ دەکەن بەس ئەوی فڕێم نەدەنە دەرەوە ئەڵە جەرگم بۆی سووتا فرمێسک بە چاوما هاتە خوارەوە وتی ڕۆڵە گیان دەتوانم بێمە سەر ئەم دینەی تۆ هەر بە قسەش بێ پێی بەختەوەر بم وتم زۆر ئاسانە وتی معاملات و دائرە وتم هیچی ناوێ وتی چۆن وتم بەس بڵێ ئەشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله لەگەڵ ئومەتی پێغمبەران ناوت دەنووسێ ئۆتوماتیکی دێ ناو ئومەتێکەوە ناو کاروانێکەوە کە 124 هزار پێغمبەری خوای پێدا ڕۆیشتووە ئەڵێ زۆر شادمان بوو زمانی باش بۆی نەدەهات وشەکانم دەوت و بە شوێنما وتی ڕۆڵە گیان تخوا لەسەر پارچە کاغەزێک بۆم بنووسە بە پیتی ڕووسی بۆ ئەوەی باشتر لە بەریکەم و دایمە بیڵێمەوە بۆ منووسی و گەیاندمە نزیک ماڵی خۆیان و خوا حافیزیم لێ کرد وتی تخوا جاجارەش سەردانم بکە ڕۆیشتمەوە بەرەو بازار بڕۆم گوێم لە هاڕەی ئیستۆپێک بوو گوێم لە دەنگی ئیستۆپێکی بەتین بوو ئاوڕم دایەوە ئەو ئافرەتە سارە لێیدا بوو سبحان الله دەڵێ سارە لێیدا بوو پۆلیسی شات و ئەوەندەی دەمان کرد دەستێکی هەڵ نەدە پسڕا کە کردمانەوە لا ئیلاهە ئیلا اللە کەی تێدا بوو سبحان الله بە عاقبەت خێری مرد بەس بە بیستنی ئەوەی کە ئیسلام چ ڕێزێکی بۆ دایک داناوە ئەم ئافرەتە مسلمان بوو ئێمە گەیەنەری دینەکەنین واللهی ئەو ئەوروپی و غەربیانە لە جیاتی تەقینەوە و تیرۆر و ئیرهابی ئێمە بەداخەوە کە خەڵکێک بە ناوی ئیسلامەوە دەیکا ئەم ڕەحمەتەی ئێمە ببیستن وەڵڵای هەموویان دێنە باوەشی ئیسلامەوە بەس کەس نییە بەداخەوە بیگەیەنێ ئەوەندە دایک بەڕێزە پێغەمبەر دەفەرمێ الخالە بمنزلة الأم خوشکی دایک لە شوێنی دایکتا وەکو دایکت وایە و خاڵت لە مامت بەڕێزترە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئافرەتێک هاتە خزمەتی وتی شتێکم کردووە بە خێر و زایەم کردووە دان بە کابرایەکی غەریب و سواڵکەر پێغەمبەر فەرمووی لەو ئەعطەیتەها ئەخەوالیکی کان ئەعظەم لئەجریکی ئەگەر ئەو شتت بدایە بە ماڵی خاڵت خوا چەند قاتی ئەو خەڵکە پاداشتی بۆ دەنووسی بدایە بە ماڵی خاڵت لەبەر ڕێزی دایکت دایک ئەوەندە ڕێزی هەیە خاڵیشی پێوە بەڕێز دەبێ پوریشی پێوە بەڕێز دەبێ پیاو چاکان و دایکیان چۆن بوون ابن عباس دەفەرمە سعدی کوڕی سعدی کوڕی عوبادە کە پیاوێکی ئەنصاری و خەڵکی مەدینەیە و زۆر دڵسۆزی ئەم دینی ئیسلامە بووە هاتە خزمەت پێغەمبەر صلی الله عليه وسلم عەرزی کرای خۆشەویستی خوا لە ماڵ نەبووم بەداخەوە لە ماڵ نەبووم هەتا هاتمەوە دایکە پیرەکەم وەفاتی کرد ئەی پێغەمبەری خوا زۆر حەزم دەکرد لە خزمەتی بم بەڵام قەدەری خوای گەورە بەسەری ڕانەگەیشتم و کە هاتمەوە دایکم بە خاک سپێردرابوو هیچم لێ نەبیست بڵێ خێرە خێراتێکم بۆ بکەن ئەگە بمەوێ خێرێکی بۆ بکەم بە ڕوحی دایکم دەگا و دەچێتە تای تەرازووی خێریەوە پێغەمبەر فەرمووی ئەرە واللە ئەرە واللە پێی دەگا وەکو خۆی کردبێتی بەخێر وایە وتی ئەی پێغەمبەری خوا بە شاهید بە ئەی سەحابەکان بە شاهید بن باخێکم هەیە هەرچی نەمامی جوانە تێایەتی کانی و ئاوێکی عجیبی تێدایە لە هەموو شتێک لەم دنیاە بەلامەوە خۆشەویسترا تازە هەمووی هاتۆتە بەرهەم جا باخێک کە بەدەستی خۆت بینێژی کە بێتە بەرهەم زۆر خۆشەویستە جەنابتان زۆرتان بەغداریتان کردووە ئەم جا سەرەتای بەرهەم و پێگەیشتنی بێ و باخێکی تازە و نوێ بێ و کانی و کانیاوی سازگاری تیابێ گەورەترین سامانە بەتایبەت لەو زەمەنەدا وتی ئەی پێغەمبەری خوا داکیشم لە هەموو کەس خۆشتر دەویست ئەم باخەش کە لە هەموو ماڵی دنیام خۆشتر دەوێت پێشکەش بە ڕوحی دایکم بێ وەقف بێ و من خۆم و ماڵ و منداڵم لێ چوینە دەرەوە پێغەمبەری خوا فەرمی خوا جەزات داتەوە خوای گەورە بە ڕوحی دایکتی بگەیەنێ سبحان اللە ئەوان ئاوابوون بۆ دایک بەداخەوە لای ئێمە کابرا دایکی دەمرێ لەگەڵ ڕێزمدا ئێمە ناشکری ناکەین چونکە نەبوونیمان زۆر دیوە بەڵام کابرا فەرشێکی هەیە لێی بێزار بووە لە کۆنیان ساری حاوێش فڕێی نادا دەیهێنێت خواوە با بۆ دایکم لە خێری مزگەوتا بێ کە کەس نایەوێ کە مناڵەکانت لێی بێزارن نەخێر باشترین ماڵ بۆ دایکت بکە بەخێرەوەی کە دەرگ زۆر بۆی دێشێ ئا لەوە بە ڕوحی دایکت ببەخشەوە با پێی شاد بێ شێخ مەحمود میسری مەلایەکی بەناوبانگە و ئێستا لە میسر دەژیا لە قاهیرە خاوەنی چەندین مجلدات کتێبە باسی خۆی و دایکی دەگێڕێتەوە وەڵڵی پیاوە ساڵحەکان ئاوان لەگەڵ دایکیاندا ئەو کەسەی کە دەتەوێت بەختەوەر بی وەرە ڕێگای ئەم پیاو ساڵحانە و ئەم سەحابانە بگرە ئەم مەلا و علەمانە بگرە دەفەرمێ من لەگەڵ دایکمان زۆر یەکتریمان خۆش دەویست دایکم بەناو هێنانی پێغەمبەری خوا خۆی بۆ نەدەگیرا و لەگەڵ سڵاوە لێدانا فرمێسکی دەڕشت دوعای ئەوە بوو دەیفەرموو یا ڕەبی خوایە لەو تەمەنەدا کە پێغەمبەر کۆچی دوایی کردو منیش لەوە زیاتر نامەوێ ژیان بەسەر بەرم سبحان الله دەفەرمێ داکم ڕێک عمری بوو بە شەست و سێ ساڵ نەخۆش کەوت و وتی ڕۆڵە دوعام بۆ بکەت و ئەو خوا زەلیلی سەر جێگا نەبم و کەس پەرداخی ئاوم نەداتە دەست و پێمەوە ماندوو نەبێ وتم ئیشەڵڵا دایەجان عاقیبەت خێر دەبی و هەر لەش ساغ دەبی لەو کاتەدا ئەو شەوەی وەفاتی کرد لە خزمەتی بووم تەمەنی ڕێک بوو بە شەست و سێ ساڵ وەکو تەمەنی پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی دەست نوێژم پێ هەڵگرن ئاومان بۆ هێنا بەس قاچی مابوو بیشواوتی لێی گەڕێم بۆیان شتم وتم چۆن وتی بۆیان شتن و ڕووم کەنە قیبلا نوێژی دابەست و ڕوحی دەرچوو سبحان الله دەفەرمێ بەڵام پێش ئەوە لە بیرمان نەچێ وتم دایە جامن و تۆ یەکترمان زۆر خۆش دەوێ نەوەک ڕۆژێ یەکتر هەر بە جێریەڵین مەوعیدمان لە قیامەتە کوێ دیاری کەین بە یەکتر شاد بینەوە وتی ئیشاڵا ڕۆڵە گیان لەسەر ڕێبازی پێغەمبەر بەردەوام بەو بەریمەدا مەوعیدمان خزمەت ڕەسول اللە لەسەر حەوزی کەوسەر یەکتر دەبینینەوە دەفەمێ ئەو شەوە داکم وەفاتی کرد بۆ شەوی دواتر وەڵاهی بینیم دایکم لەسەر حەوزی کەوسەر ئاوی دەخواردەوە وتم دایکم بە شوێنی خۆی گەیشت بەڵام نازانم من دەبێ پێی بگەم یان نا خۆزگە منیش مژدەیەکم پێ بدرایە دەفەرمێ حەوت شەو دوای ئەوە ئافرەتێ تەلەفۆنی بۆ کردم لە وڵاتێکی ترەوە کە لە ڕێگەی ئەنتەرنێتەوە منی بینی بوو دەیناسیم وتی مامۆستا خەوم پێوە بینی لەگەڵ دایکتا لەسەر حەوزی کەوسەری پێغەمبەر بوون صلی الله علیه وسلم پیاو چاکان ئاوا بوون هەموو شتێ بە ماڵی دنیا ناکرێ بگەڕێینەوە بەسەر ڕێباز ڕاستەکەی ئیسلام لە کۆتایی وتارەکەدا دوو سەرنجی گرنگم هەیە ئێمە وەکو میلەتی کورد کاتێک کە باسی دایک دەکرێ و ڕێزی دایک دەکرێ نابێ هەروا بزانی ڕێزی دایک بەس لەسەر کوڕ و کچەکەی واجبە کۆمەڵە خەڵکێک واجبە ڕێزی مانای دایک بگرن یەکەم کەس مێردیش نەکا ئەی پیاوی بەڕێز کاتێک کە هاوسەرەکەت بوو بە دایک ئەبێت دەقاتی جاران ڕێزی لێ بگری دەقاتی جاران وریای بی خەمخۆری بی مراعاتی بکەی قسەی لێ قبوڵ کەی یارمەتی بدەی کەمتر لە جاران بچێ دەرەوە کەمتر مەسرەف بکەی زیاتر شتی بۆ بێنی زیاتر دڵخۆشی کەی چونکە ئەم پلەیەک پێشکەوت بوو بە دایک تۆ بەهۆی دایکایەتی ئەوەوە تۆش بووی بە باوک ئەینا بوشەی بابت نەدەبیست ئەگەر ژنەکەت مناڵی نەبوویایە ئەوەی کە بە تۆ دەوترێ بابە ئەوە فەزیلەتی خێزانەکەتە لەبەر ئەوە زیاتر لە جاران ئاگای لێ بێ زۆر کەسەیە بەداخەوە کە مناڵک کە مناڵی دەبێ و خێزانەکەی مناڵی دەبێ بیستومە بەداخەوە دەستی خیانەت تێکەڵاو دەکات لەگەڵ ئافرەتی ترا بەداخەوە لەو کاتەدا دەبێت لە جاران زیاتر قەدر و حرمەتی ژنەکەت بگری کە بوو بە دایک تۆش بووی بە باوەک و هەروەها کاتێک کە خوشکێکت شووی کردووە ئەو وەختەی بوو بە دایک ئەبێت لە جاران زیاتر ڕێزی لێ بگری ئەها بیر بکەوە بەوەی ئەو بوو بە دایک تۆش بووی بە خاڵە و ئەو کەسەی کەوا شوو برای ژنەکەی زیاتر لە جاران ڕێزی براژنت بگرە کە مناڵی بوو چونکە کە ئەو مناڵی بوو تۆ بووی بە مامە تۆ ئەو پلەیەت وەرگرت وە هەروەها ئەی خوشکی ئافرەت کە خوشکەکەت مناڵی بوو تۆ بووی بە پوور ئەو پلەیەت وەرگرت ئەی باوک و دایک ئەی خەس و خەزور کە بووکەکەت مناڵی بوو لە جاران زیاتر قسەی لێ قبول کە لە جاران زیاتر خۆشت بوێ لە جاران زیاتر وریای بە چونکە بەهۆی ئەوەوە کە بوو بە دایک تۆش بووی بە بابە گەورە و دایە گەورە ئەها لە ئیسلامدا چۆنە نەکە بڵی خوشک هەر کچ و کوڕەکەی واجب بێ حرمەتی بگرن دایک واجبە کۆمەڵگا حرمەتی بگرێ خوا بە عەزەمەتی خۆی لە کاتی حەملا ڕۆژووی لەسەر لابردووە دوای قەزای دەکاتەوە لە کاتی زەیستانی و مناڵبوونا نوێژ و ڕۆژووی بە گەورەی خۆی لەسەر لابردووە لە دوو ساڵی شیر خواردنا فەرمووی با ڕۆژوەکانی نەگرێ دوای قەزایان بکاتەوە گە توانی هەروەها ئەگەر ئافرەتێک پەنا بەخوا مێردی هەبوو زینای کرد بەڵام حامیلە بوو یان مناڵی شیرە خۆرێ بەبەرەوە بوو ئەم جەریمە گەورە لەبەر خاتی وشەی دایکایەتی بەسەریا جێبەجێ نابێت تا مناڵەکە لە شیر دەبڕێتەوە نابێت کەس قسەیەکی پێ بڵێ لەبەر حرمەتی وشەی دایکایەتی چەند ئیسلام ڕێزی دایکی داوە سەرنجی دووەمم ئەوەیە لە کوردستانی خۆماندا ئێستاش دەبینم بەداخەوە زۆر جار کێشە خێزانەکان دروست دەبن خوا ئیسلاحی حاڵی ئەو خێزانانە بکە کە ناکۆکیان هەیە و نەگاتە ڕێژەی تەڵاق لەو کاتەدا دەبینی ئافرەتەکە حامیلەیە کە بە تەڵاق کۆتایی پێهادیان بە تۆرانی کۆتایی کە مناڵەکەی بوو ناهێڵن دەم بە مەمکی دایکەوە نێ بۆی لە پەڕۆیەک دەپێچنەوە بەنەوە ماڵی زاواکەیان دەی بەنەوە ماڵی باوکی مناڵەکە وڵا پەیوەندی بە ئێمەوە نییە ئەزانی چ ستەمێکە ئێمە لەو مناڵەی دەکەین چ ستەمێکە لەو دایکەی دەکەین گوێ بگرە ئەی ئەو کەسەی کەوا حاڵەتەکە توش بووە تۆ سەبر و تەحەمول بکە زوڵم لەو مناڵە مەکە کە لە یەکەم قەترە بێبەشی دەکەی کە پێی دەوترێ ژەک کە بە هەموو دنیا جارەشە قەرەبووی بۆ ناکرێتەوە ژەک کە ناوە عیلمیەکەی کلۆسترۆموسە ئەم شلەیە شلەیەکی خستی لینجی زەردباوە ئافرەت کە حەملەکەی بوو بە حەوت مانگ تا دوو دروست دەبێ دوو ڕۆژ تا سێ ڕۆژ دوای لەدایک بوونی مناڵەکەی ئەمجا کۆتایی پێدێ کاتێک کە یەکەم قەترە دوای نیو سعاتی یەکەم واجبە بدرێتە مناڵ کە درایە سبحان الله بە کەمی دێتە دەرەوە چونکە خەستە بۆی معدەی مناڵەکە بەقەدەر ئەوەندەی پێویستە ئا لەو کاتەدا زاناکانی بواری پزیشکی دەڵێن چۆن دیوارێک ئەگە تەڕەشوعی هەبێ بۆیاخێکی لێ دەدەی و پتەوی دەکا ئەو ژەکە مەعدە و ڕیخۆڵەی مناڵەکە سواخ دەدا سواخی دەدا بۆ ئەوەی ئەم ڕیخۆڵە و مەعدە پەردەناسکێت کە تەحەمولی هیچ ناکا بەم ژەک و بەم بۆیاغە سواخ دەدرێ بۆ ئەوەی تووشی هەستیاری خۆراکی نەبێ چونکە هەر خۆراکێکی بەرکەوێ برینداری دەکا ئەم ژەکە سواخی دەدا لێی گەڕێ با هەر ژەک بخوا نابێ قەترەیەک ئاوی بدەیتێ نابێ شەکراوی بدەیتێ نابێ خورمایە بدەیتێ نابێ هەنجوینی بدەیتێ ئێمە سنەتی پێغەمبەری صلی الله علیه وسلم زوڵم لێ دەکەین پێغەمبەری خوا دەفەرمێن لە ڕۆژی حەوتەم بەدواوە ئەمجا بێنە لە خورمای عەجوە کە لە وڵاتی کوردستان و عێراقا نییە و لە سعودیەش دەگمەنە قەترەیەک بەقەدەر لەتە نیسکێک بخە ژێر مەڵاشوویەوە لێرە بە حساب سنەتی پێغەمبەر صلی الله علیه و سلم جێبەجێ دەکرێ کەوچکە چاک هەنجوینی خالیسەی بە گەرودا دەکا کە هەرچی ڕیخۆڵەیەتی دای دەماڵێ لەو کاتەدا نابێ حرامە یەک شت بدەیت ئەو منداڵە جگە لە ژەکی دایشی ئاویشی لەگەڵ بدەیتە خەستیەکەی ناهێڵێ ڕیخۆڵە بریندا دەبێت تووشی ئیتیاباتی ناوسک دەبێت تووشی دەیان نەخۆشی دەبێت لە ئیسلام بپرسە لە علەما بپرسە لە خۆ سنەتیش جێبەجێ مەکە خۆ لە خەڵک مەکە بە مامۆستا ئالەو کاتەدا کە ئەو ژەکەی درایە سبحان الله یەکسەر پێی دەوترێ خۆراکی سیحراوی یعنی خۆراکێک کە تەسیری سیحر لەسەر ئینسان دادەنێ دژە تەنەکانی تێدایە خڕۆکە سپیەکانی تێدایە ڤیتامین ئەی تێدایە دژی نەخۆشیە بە هەموو جۆرەکان نەخۆشی ڤایرۆسی هەیە میکرۆبی هەیە مشەخۆری هەیە دژی هەمویانە بۆیە دکتۆرەکان دەڵێن توانای بەرگری دژی هەوکردنەکان زیاد دەکا ژەکی دایک یەکەم کوتانەکە لە مناڵ دەدرێ لە هەموو کوتانی سەر ئەم زەویە بەهێزترە ئەو ژەکەی لێ مەنع مەکە مەی کە پێچە پەڕۆیەکەو بۆ ماڵی زاوای مەنێرەوە ئەها ئەمە ئەمە بە حەیاتی خۆی جارشکە لە ژیانە قەرەبووی بۆ ناکرێتەوە مناڵە چ زوڵمێکی لێ دەکەین چ زوڵم لەو ئافرەتە دەکەی کە تاوانی هەبێ نەبێ مەمشی پڕە لەو ژەکەو دەیەوێ بیخاتە دەمی مناڵێک و تۆ ناهێڵی یان ئەو پێ عەیبە لە ڕوودا دەمێنێ بڵێ مناڵی خەڵک بەخێو کەم هەرچەند مناڵی خەڵک نییە ئەم مناڵە دەبێت لای ئەم باوکە بێ لای ئەم دایکە بێ باوک مەگەر هەفتە و هەفتە چاوی پێی بکەوێ مافی دایکە مناڵەکە بەخێوکە ئەگەر ژنەکە تەڵاق دراویش بێ حەتا مناڵەکە باڵغ دەبێ حتا مڵارەکە باڵغ دەبێت دەبێت ئەو باوکە ئەگەر ئەم ژنەشی تەلاقداوە مەسرەفی خۆی و منداڵەکە و نان و نەفەقە و خانوو کرێخانویان بۆ بدا نەخۆشی و خەستەخانەیان بۆ بکە حتا مناڵەکە باڵغ دەبێت ئەمجا مناڵەکە مخەیەر دەکرێت دایکت دەوێیان باوکت ئەمجا بە ئارەزووی خۆی هەڵی دەبژێرێ ئەمەی لە کوردەواری دەکرێت ئەمە بێبەریبوونی ئاینی ئیسلامە لەو ڕەفتارەی کە ئێمە بە ناوی عەشایریەوە بەداخەوە دەیکەین پاشان ئەو شیری دایکە دوای دوو ڕۆژ یان سێ ڕۆژ ژەک دەبێتە شیر ئەمجا پێویستی نەما ڕیخۆڵەکان و معدەی سواغ درا شیری دایک لە یەک ژەما گۆڕانی بەسەرا دێ من زۆر جا باسی شەهید دایکم کردووە دوا ئاماری زانستی کە لەبەر دەستمایە ئەوەیە ئەڵێن لە سەرەتادا کە ئافرەت مەمک دەخاتە دەمی مناڵەکەیەوە شیرەکە سپێکی مەیلە و شینی کاڵە چونکە بڕێکی پێویست ئاو و پڕۆتینی تێدایە کە بۆ پێگەیشتنی کۆرپەکە زۆر گرنگە لە کۆتایی شیر خواردنەکەدا کە مناڵەکە خەریکە دەمی لێ دەکاتەوە تێری خواردووە ڕەنگی شیرەکە سەیری کە سپی دەبێ ئەو کاتە پڕ دەبێت لە چەوری کە وزەی پێویستە سبحان الله هەر لەو وەختی شیر خواردنەدا ئەوەجا کە مەمک دەخاتە دەمیەوە فەرقی هەیە لەگەڵ ئاخرجار کە مەمکەکەی لێوە دەگرێتەوە بۆیە پیرێژنەکانی ئێمە بە بەرەکەتی ئەم دینە دەیانگوت گوناحە ئافرەت لە کاتی شیر خواردنا لەسەر کۆرپە هەستێ و هەڵیسێنی ئەبێ مناڵەکە خۆی دەمی لێ بەردا ئەمە حەقیقەتێکی عیلمییە کە پێشینانی نەخوێندەواری ئێمە دەیانزانی بەڵێ گوناحە دەمی لێ بکاتەوە عەزیەتی دەی ئەگەر سەد میوانت بێ با بۆ خۆی دەمی لێکاتەوە چونکە لە کاتی دوا قوماچ چەوریەکە دەچێتە مەعیدەیەوە کە وزەی پێ دەبەخشێ سبحان الله ئەمە بە کێ دەکرێ غەیری ئەڵڵا چ مەکینەیەکە ئەگەر ئەوەڵجار چەوریەکە بچوویە دەمیەوە ئاوەکەی پێش دوای دەیشتەوانە چەوریەکە وزەی لە لەشان نەدەما یان چەوریەکە قرس بوو یەکەم جا بە ئاوێکی جوانی شلەتێن مەعدەی چەور دەکا ئەمجا چەوریەکە پاروە بە لەزەتەکە ئاخرجار لە دەم و مەعیدا دەمێنێتەوە لێی گەڕێ با بە تەواوەتی شیرەکەی بخوا سبحان الله لە شەو و ڕۆژە ئەم شیرە پێکاتەکەی دەگۆڕێ لە شەوە لە سعات هەشتی شەوە ئافرەتیان فەحس کردووە شیرەکەی مادەیەکی تێدایە کە مناڵ دەکاتە خەوەوە لە شەشی بەیانیەوە مادەی چالاککەری تێدایە لە نوێژی نیوەڕۆدا ژەمی نیوەڕۆدا لە هەموو وەختێک چی شیرەکە چەورترە بۆی کەوا ژەمی نیوەڕۆی چەور بێ و چالاک بێ لە هاوینە بڕەکەی یەکجار زۆر ئاوی تێدایە بۆیە مناڵت ئەگەر بوو ئەی دایکی بەڕێز تا شەش مانگ زەرور نیە ئاوی بدەیتێ ئەگەر لە چلەی هاوینی شابێ بەقەدەر پێویستی ئەو ڕۆژە گەرما ئەو مەمکە پڕ دەبێت لە ئاو لە هاوینانە ئاوەکەی کەم دەبێتەوە چەوری بۆ زیاد دەبێت چونکە وڵات ساردە و لە کوێستانە ئافرەتی کوێستان لەگەڵ ئافرەتی گەرمێ ناشیرەکەی فەرقەیە سبحان الله خوا ئەمەی هەموو بۆ کردووی هەمووی پێشکەش کردووە بەم مناڵە دە تۆش زوڵمی لێ مەکە دەمە بە باعیسی ئەوەی ئافرەتێک بە تەڵاقدان دەی دەمە بە باعیسی ئەوەی کۆرپەیەک لە باوەشی دایکی دەرێنی بۆیە پێغەمبەری خوا صلی الله فەرمووی بە شاهید بن کەس لە ڕەحمی خوا مەویز نابێ بەڵام هەر کەسێک ببێتە باعیس و هۆکاری ئەوەی دایکێک و کۆرپەی باوەشی لەبەر دڵ هەڵگرن خوا لە ڕەحمەتی خۆی مەویسی دەکا ئەمان نەبێ هۆکاری تەڵاقدانی ئافرەتێک لێک ترازانی خێزانێک کۆرپەیەک لەو شیرەی دایکی بێ بەشکەی کە بە هەموو دنیا قەرەبووی بۆ ناکرێتەوە کەواتە هیچ هۆکارێک نییە دایک و کۆرپە لە یەککە دووەم ئەبێت دایکیش قەدری خۆی بزانێ ئەی وافرەتەی کە بووی بە دایک پلەیەک چوویتە پێشەوە وەکو جاران سادە و ساکار مەبە وەکو جاران هەرزەکار مەبە ئەها وشەی دایکت پێوەلکە ئەبێ لە جاران قەدر و حرمەتت زیاتر بێ لە جاران زیاتر ڕێزی مێردەکەت بگری لە جاران زیاتر ڕێزی خەزوو خەزوورت بگری لە جاران زیاتر ڕێزی شوبراکانت بگری چونکە بۆ بووی بە دایک چونکە عایلەکەت پەیوەندێکی خزمایەتی لەگەڵ تۆدا بەست خاڵی سێەم ئەمجا خاڵی دووەم زۆر بەداخەوە بەخێوکردنی ئافرەت بە شیری خۆی خەریکە بێتە عەیبە ئافرەت بووە من لە ڕۆژنامە و گۆڤارە خوێندومانتەوە وتویان شی ئەدەی بە مناڵەکەت وتویەتی نەوەڵا شیری قوتوێ دەمێ ئەخر هۆکار چیە تێتان نەبوو بەرە وەڵا ئەی بۆ وەڵای بۆ تەعیبە شیری خۆت بدەی بە ئاف بە مناڵ بۆ تەعیبە ها بێ علمی چیمان لێ دەکا ئینسان کە جاهل بوو بە علم سەر لێ شێواو دەبێ هەموو وڵاتی ئێمە بوو بە چاولێکەری چاولێکەریەکی کوێرانە چاولێکەریەک بۆ خۆشمان نازانین لاسای کێ دەکەینەوە نەخێر دایکایەتی گەورەترین پیشەیە دایکی وایە پێی خۆشە لە دوومانجە و مناڵەکەی بەجێدەوە دەڕاتەوە بە دایرە بۆ حەزانە بۆی بەخێو دەکەن وەڵا نەوەک پێم بڵێن ژنی ماڵەوەی نەخێر ژنی ماڵەوە گەورەترین ژنە بۆ دایکایەتی کەمە بۆ ئەو دوو ساڵ شیر خوارد نەدانە بۆ مناڵە گەورەترین وەزیفە نیە لەسەر ڕووی جیهاندا ئەگەر زانابی ئەگەر عیلمت پێ بێ ئەگەر بزانی عیلم چییە دایکایەتی گەورەترین پیشەیە نابێ بە چاوی سوک سەیری ئەو ئافرەتانە بکرێ کە دایرەیان نێو ژنی ماڵەوەن ئەوانە گەورەترین پیشە پێشکەش بە کۆمەڵگا دەکەن خاڵی سێیەم سوپاسی خوا بکەین ئەنیش کولی وەلی والیدەیکە خوا دەفەرمە شکری من بکە و شکری دایک و باوکت بکە تخوا شکری خوامان کردووە کە ئەم قەترە شیرانی پێشکەشی ئێمە کرد مەلۆتکەیەکی ساوازە نەقوتەیەک خوا لەم مەعمەلی شیرەدا بەبێ ئاگایی بەبێ ئاگایی بەبێ فەرق کردن دایکت نانی جۆ بخوا و پڵاو و گۆشت و قەل بخوا ئەو شیرە سبحان الله ئەو ژەکە هەر وەک خۆیەتی ئا لەوێدایە مناڵی شا و شاگرد وەکو یەکە باوکت شا بێ و شاگرد نانەوا بێ مناڵەکەی هەر وەکو یەک خوا شیری دەداتێ ئەو یەکسانیە بەس لەوێدایە یەکسانی لە هیچ شوێنێشکە ئەم سەر زەویە لە بینی مناڵی فەقیر و دەوڵەمەندا نییە لەو دوو ساڵی شیرخور نەدا خوار نەدا داکرد بەس نانی جۆ بخوا لەگەڵ گەورەترین ژنی شای سەر زەویدا فەرقی نیە لە شیرەکەدا خوا بە یەکسانی تۆ پەروەردە دەکا تۆ خۆتی خۆت دەکەی بە کۆیلەی خەڵک دا دە عەبدی خوا بە دە بەس بڵێ ئەڵڵاه ڕەبی خوا بەس تۆ خالقمی بەس تۆ ڕازقمی بەس تۆ دەمژێنی بەس تۆ دەممرێنی بەس تۆ شیفام دەدەی بەس سەری بەندایەتیم بۆ تۆ نەوی دەکەم خەڵکینە سەرمان بە بۆ پەڕۆ نەوی دەکەین بۆ بد نەوی دەکەین بۆ حیزب نەوی دەکەین با بگەڕێینەوە بۆ لای خوا والله هەر کەسێ شکری خوا نەکا شکری دایک و باوکی ناکا هەر کەسێ وەفای بۆ دایک و باوکی خۆی نەبێ وەفای بۆ میلەتیش نابێ ئەوە دڵنیابن وتارەکەم هەڵدەگرم بۆ ئەڵقەکانی داهاتوو کە زۆر کەس پرسیا دەکات دەڵێ گرفتارم مامۆستا لە بینی دایکم و ژنەکەمە نازانم دە کامیان واز لێ بێنم لەو کاتەدا ئەم وڵامی پرسیارە ئیشەڵا بۆ ئەڵقەی داهاتوو گوێبیستی دەبی کە چۆن ئیسلام تەرازوێکت پێ دەڵێ لە بینی بووک خەسوودا چۆن دەتوانی هەردوو چیشیان ڕاگری و هیچیشیان عاجز نەکەی خوایە ڕەحممان پێ بکەی بە ڕەحمەتی خۆت خوایە هیدایەتی هەموو لایەکمان بدەی خوایە عاقبەتمان خێر کەی خوایە ئەم گەنج و لاوانە بە کوڕ و کچەوە ڕوویان کردووەتە ماڵەکەی تۆ لەم وەختەدا یا ڕەبی خوایە لەسەر سیڕاتی مستەقیمی خۆت دامەزراوتریان کەی لە هەموو لا ڕێبوونێک خوایە بیان پارێزی خوایە ئەم پیر و بەتەمەنانە کەوا ڕیش و سەریان لە ئیسلامەتی داسپی کرد لەم وەختەدا هاتوونە ماڵەکەی تۆ خوایە زەلیلی سەر جێگایان نەکەی محتاجی دەستی هیچ نامەردێکیان نەکەی لە قاچ و خولی خۆیان نەکەی پاک و خاوێن بن هەتا ئەو کاتەی بە ئیمانەوە دێنەوە لیقای تۆ هەمومان خوایە بە ئیمانەوە بێنەوە لیقای تۆ لەناو قەبرا قەبرمان بۆ گوشاد بێ زمانمان لەسەر وشەی شایەتمان ڕەوان بێ خوایە ڕۆژی جمبارەکی جمعەیە و گەلێک کەس چاوەڕێی دوعای خێرێکی ئەهلی مزگەوتە ئەوەی هەر نەخۆشیەکی هەیە خوا شیفای بدەی ئەوەی هەر نەخۆشیەکی هەیە خوا شیفای بدەی خوا شیفا بۆ هەموو نەخۆشەکانمان بنێری خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی بە گەورەی خۆت ئەو ژن و مێردانەی ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی ئەو ژن و مێردانەی بەختەوەرن خوایە لە یەکیان نەکەی ئەوەی ئەولادی نییە و نەبووەتە دایک خوایە پلەی دایکایەتی بە گەورەی خۆت پێ ببەخشی خوایە مناڵی ساڵحی پێ ببەخشی ئەوانەی مناڵی ناساڵحیان هەیە خوایە بە گەورەی خۆت بۆیان ساڵح کەی یا ربی خوایە وڵاتی کورد و کوردستانمان ئەمان بەخۆیەوە بینێتەوە یا ربی خوایە ئەمن و ئەمامان بخەیەوە نێوان ئەم زروفەی کە خەتەرێکی گەورەیە لەسەر وڵاتەکەمان بە گەورەی خۆت بە کاربەجێی خۆت خوایە ئاوێکی بە ڕەحمەت بەم زروفەشاکەی یا ڕبی خوایە کورد لەبەر چاوی یەکتر هیچ کە نەبێتە دوژمن خوایە چاوی ڕێز و برایەتی وان بخەیەوە نێوان خوایە دڵی مەسول و کاربەدەستان نەرم کەی بیان خەیەوە سەر ڕێگای ڕاست ئەوانەی چاکن لەم وڵاتەدا کاربەدەستی دڵسۆز موفقیان کەی ئەوەی خراپەکارە و هەر نیازی گەندەڵی و خراپەی هەیە خوایە نەگاتە شەڕی میللەت لەگەڵ میللەتە خوایە بە قودرەتی خۆت بۆ خۆت لە ناویان بەری یا ربی خوا رحم بە حاڵی هەموو لایەکمان بکەی ئامین ئامین والحمد لله رب العالمین